تراکی دەیەم هەر ئەوەندەی دایکی گەڕایە بە ژوورەکەی خۆی سیسی لا بەدەست دەکوتێ قەڵەم و دەفتەری یاداشتەکەی لەژێر جێکەکەیدا دەرهێنا و کەوتە نووسین هەموو چرکەیەک کۆمەڵێ منداڵی هەر زۆر نوێ بە ئاسانی لە سروشتەوە دێنە دنیاوە هەروەک جادوویەک دێن هەموو چرکەیەکیش هەندێک خەڵک ون دەبن سیسیلیا بە ڕیزی درێژ درێژ لە ڕیزەکەدا دێنە دەرەوە ئێمە ناینە ناو جیهانەوە بەڵکو جیهان دێتە ناومانەوە لە دایک بوون وەک ئەوە وایە کە هەموو جیهانت بە دیاری پێ ببەخشن سیسیلیا قەڵەم و دەفتەرەکەی خنیەوە ژێر جێگاکە و دیسانەوە سەرخەوێکی بۆ شکاندەوە خەبەری بووە و چاوی کردەوە بەڵام نەی دەزانی چەندێک خەوت بوو ڕووناکی گوڵۆپەکەی سەردارە گەورەکەی حەوشەکەیان بە لێشاو دەهاتە ژوورەوە گوڵە بەفرینەکانی سەر پەنجەرەکەش هەر دەدوت لە ئاڵتون دروست کراون بە چرپەیەک وتی ئارێل لێرە دام ئەی بۆ نات بینم لێرە دام ئەو جاشاوی پێکەوت زۆر بە جوانی بۆ خۆی لەسەر ڕەفەی سەری سەرەوەی کتێبخانەکە پاڵکەوت بوو لەوێدا هیچ کتێبێکی لێ نەبوو چۆن چویتە ئەو سەرەوە بە لای فریشتەوە ئەوە هەر کێشە نییە باش خەوتیت چرکەی دوای ئەوە لەسەر عەرزەکە بوو سیسیلیا نەیبینی کە خۆی هەڵبداتە خوارەوە گوێشی لە هیچ تەپەیەک نەبوو هەروە لە ناکاودا لەسەر عەرزەکە وەستا بوو دەستی دەهێنا بە پێڵاوی خلیسکێنەکەی سیسیلیادا کە هێندە نەبوو بە دیاریدا بیانێ دواتر وتی پێڵاوی چاکن تا خورکەکەشت باشە ئاورێکی لە سیسیلیادایەوە ئەنجا دیسانەوە جوانی ئارێڵی بینیەوە لە چاو کەڕەتی پێشودا کە بینی چاوەکانی کەمێک ڕوونتر بوون سەوزتر و برنهێنی تر دەهاتنە بەرچاو بەلای سیسیلیاوە چاوەکانی هەر لە مرواریەکی تایبەتی دەچوون ئەو لەو بەروێنەیەکی زۆر جوانی ئەو مرواریی لە کتێبی بەردە بە نرخەکاندا بینی بوو دڵنیا نەبوو بەڵام لەو دانەیەیان دەچوو کە ناوی یاقوتی ئەستێرەیی بوو سیسیلیا پرسی، بەچیدا زانی دایکم بەرەو ئەم ژوورە دێ؟ ئارێل لە دوایەوە وتیەوە، ئارێل لە دوایەوە وتیەوە، دایکم بەرەو ئەم ژوورە دێ. بەچیدا زانی دایکم بەرەو ئەم ژوورە دێ؟ لاسایم دەکەیتەوە؟ دەمەوێت هەروە ڕابمێنم و تامی وشەکان بکەم. ڕابمێنی تو تامی وشەکان بکەی؟ سەرێکی بۆ لەقاند. لە ڕاستیدا ئەوە تەنها شتە کە فریشتەکان دەتوانن تامی بکەن. دەی باشە خۆش بوو کەمێک سەیریش بوو بۆ تۆ هیچ بەلاتۆ سیر نییە کە کاتی خۆی لە ناوسکی دایکتدا بوویت و لەوێدا جوڵاویتەتەوە سیسیلیا وەک ئەوەی نیشانی بدا کە کەسێکی بە سەبرا هەناسەیەکی هەڵکێشا ئەوەی بەبیر هاتەوە کە بابەتی لە دایکبوونی منداڵ لە هەموو شتێک زیاتر فریشتەکان لە ئاسمان دوور دەخاتەوە سیسیلیاوتی تۆ لە کوێوە زانی دایکم بەرەو ئێرە دێ دایکت کاژمێرەکەی خستبووە سەر سێ ناشێ لە دیواری شۆشت ببینی ئارێڵ هەنگاوێک لە سیسیلیا هاتە پێشەوە وتی بەڕاستی هەقە لە ئێستا بەدواوە ئیترواز لەو قسە قۆڕانە بهێنیت ئەو شتێک کە تۆ پێ دەڵێ دیوار لە لای ئێمە دیوار نییە سیسیلیا دەستێکی خستە سەردەمی وتی کەواتە چاوی تۆ دیوی ناوەوەی هەموو شتێک دەبینێ دەتوانی ناو لەشی من ببینی ئەگەر بمەوێت دەتوانم بەڵام من نازانم ئێوە هەز بەچی ئەکەن کە خواردنێک دەخۆن و لە گەتەتاندا هەزمی ئەکەن دواتریش دەبێتە گۆشت و خوێن سیسیلیا مچوڕکەیەکی پێدا هات و وتی پێم خۆشە باسی شتێکی تر بکەین بۆ نا دەتوانیت کەمێک بیتە پێشترەوە چرکەی دوای ئەوە لەسەر کورسیەکەی تەنیر جێگاکەی سیسیلیاوە دانیشت بوو هەروە هاتە بەرچاوی کە بەبێ ئەوەی بەسەر عەرزەکەدا بڕوە شوێنەکەی خۆی بگۆڕێ هەر دەتوێنەیەکی سلایدە و لەو کاتەدا کە پەنجەی پێدادەنێی لە ئاسماندا بجوڵێتەوە سیسیلیاوتی من نەمبینی کە بجوڵێیتەوە لاپڕێکدا لەسەر کورسیەکە دانیشتی و تەواو ئێمە وەک ئێوە پێویستمان بەوە نییە کە بجوڵێینەوە بە ئارەزوی خۆت شوێنێکم پێ بڵێ کە بۆی بڕۆم و یەکسەر لەوێدا ئامادە ببم بە یارمەتی کەمێک زیاترم دەرباری ئەوە بۆ ڕوون بکەرەوە ئەوەشم پێ بڵێ بزانم ئێوە چۆن دەتوانن بە دەرگای داخراودا بڕۆن من بەڕاستی لەوە تێناگەم ئارێڵ کەمێ بیری کردەوە و قسەکەی هەڵسەنگان ئینجا وتی پێت دەڵێم بەڵام بە مەرجێک سیسیلیا سەری سوورما نەمزانی بوو کە فریشتەکان بەرامبەر بە ئیشە باشەکانیان مەرج دادەنێن ئاخر تۆ داوای ئیشێکی باشم لێ ناکەی بەڵکو تۆ داوام لێ دەکەی کە چەند نهێنیەکی ئاسمانیت لا بدرکێنم باشە مەرجەکەت چییە؟ مەرجەکەم ئەوەیە کە تۆ باسی نهێنیە زەمینیەکانم بۆ بکەیت ئاه تۆ خۆدەمی دەزانی ئیتر من چیت پێ بڵێم ئارێل لەسەر کورسیەکە خۆی بردە پێشەوە وتی من نازانم چه هەستێکت دەبێ ئەگەر جەستەیەکت لە گۆشت خوێن هەبێ نازانم گەورەبوون چییە نازانم هەست بەچی دەکەیت کە خواردنێک دەخۆی یا کە سەرمات دەبێ یان کە خەونێکی خۆش دەبینیت من ئەوانە نازانم دڵنیام کە من یەکەم کەس نیم کە تۆ قسەی لەگەڵدا دەکەی تۆ خۆت نەدوت ئێمە هەر لە سەرەتای سەرەتاوە هەر لێرەدا بووین بەڵام من هێندەشم وت کە فریشتەکان هەمیشە سەرسامن بەرامبەر مەخلوقەکان و قەتیش دەست لەو سەرسامبوونیان هەڵناگرن بەدەر لەوەش ئێمەی فریشتە هێندە زوو زوو خۆمان دەرناخین دوجار کە وەک فریشتێک پاسەوان بووم زیاد لە سە ساڵێک لەوە بەر بوو ئەو کاتە لە ئەڵمانیادا بووم ئەی ئەو کەڕەتە بۆ لای کێ چووی لە لای ئەلبێرت ناوێک بووم زۆر نەخۆش بوو دواتر چی بەسەرهات بەداخۆ باش نەبوو هەل لەبەر ئەوەش بوو کە منی لەلا بووم سیسیلیا مچورکەیەکی پێداهات خۆ تەنها لەو کاتانەدا نایەنە میوانی کە شتێکی خراپ ڕوودەدا ئەمە بێماناترین شتە کە لە ژیانمدا گوێم لێ بوو بێ قەت ئەوە شتێکی بێمانا نییە کە دڵنەوای کەسێکی دڵتەنگ بدەیتەوە ئەو باسی ئەوەی بۆ نەکردی کە مرۆڤ چۆن چۆنیە ئارێڵ سەری بۆ ڕاوەشاند وتی تەمەنی هێندەکەم بوو کە نەی دەتوانی باسی ئەو شتانە بکە بەداخەوە بۆ کەواتە دەبێ من خۆم هەموو شتێکت بۆ باس بکەم بەڵام بەڕێکوتنەکەمان ڕازیت دیسیلیاویستی کەمێک لە جێگاکەی بەرز بێتەوە دواتر وتی هەوڵ دەدەم بەڵام دەبێت تۆ لە پێشدا دەست پێ بکەی باشە